ماوەی چەند مانگێک بوو هاوسەرەکەم گواستبۆوە بەڵام هەمیشە بێتاقەتی و بێزاری لە نێو چاوەکانیدا بەدی دەکرا منیش زۆر پێ بێتاقەت دەبووم چەند جارێ ئاگادارم کردەوە کە هۆکارەکەیم پێ بڵێت بەڵام بەداخەوە دەیگوت کە ناتوانم ڕۆژێکیان گەڕامەوە بۆ ماڵەوە تەماشام کرد هێندە گریا بوو چاوەکانی هێندەی دنیایەک سوور بوو بوویەوە منیش زۆر سەرم سوڕما وتم گیانە چی بووە بۆ هێندە خۆت ئازارەدەی مەگەر من و تۆ هاوسەری یەکتر نین بۆ قسەکانی ناخی خۆتم پێ ناڵێیت من هەڵگری ناسی تۆم ئەگەر تۆ قسەکانی ناخی خۆت بە من نەڵێیت لای کێ باسی دەکەی دەی بە قوربان چی لە دڵتدایە بە هاوسەری خۆتی بڵێ ئەوە تا بەو پەڕی تامەزرۆییەوە چاوەڕوانی قسەکانی ناختم سەری بەرز کردەوە و سوپاسی کردم پاشان گوتی نازانم چۆن و لە کوێوە بۆتی بگێڕمەوە ئێمە پێنج خوشک بووین، دایکم کوڕی نەدەبوو، باوکم هەمیشە سەرزەنشتی دایکمی دەکرد کە بۆ کوڕی نابێت، ڕۆژێک هات بۆ لای دایکم و پێی گوت، ئافرەت ئەمەوێ ژنێکی تر بێنم بەسەرتا، بەشکم خوا لەو ژنەی تر کوڕێکم پێ ببەخشێت، دواتر ئەوە بوو ژنێکی تری هێنا و هەر لەگەڵ ئێمەدا دەژیان. باوکم ڕۆژ لە دوای ڕۆژ زیاتر لە ئێمە دوور دەکەوتەوە بەهۆی قسەکانی باوەژنەکەمەوە چونکو بەڕاستی زۆر زمانی لوس بوو و لەگەڵیشە زۆر جوان بوو ئەمەش هەمووی هۆکارێک بوو بۆ ئەوەی باوکم فەزڵی ئەو زۆر بدا بەسەر ئێمەدا لە پاش ماوەیەک باوەژنەکەم کوڕێکی بوو دواتر هێندەی تر باوکم لە ئێمە دوور کەوتەوە تاوای لێ هاتبوو هەتا ئێمەی نەدیبایە نەیدەزانی ژنێکی تر و چەند منداڵێکی تری هەیە ڕۆژێکیان ماڵ باوەژنەکەم میوانیان هاتبوو بەڵام باوەژنەکەم نەخۆش بوو بۆیە شەونمی خوشکم هاوکاری باوەژنەکەمی دەکرد و ماڵەکەی بۆ خاوێن دەکردەوە پاشان یەکێک لە میوانەکان چاوی داگرتبوو لە شەونمی خوشکم دواتر زۆر بە پەلە هاتە دەرەوە و بە دایکمی گوت یەکێک لە میوانەکانی باوەژنەکەم مووقیفێکی وای نواندووە دایکیشم زۆر پێ بێتاقەت بوو گوتی تۆ مەڕۆ ژوورەوە من دەچمە ژوورەوە بەدەم میوانەکانەوە دەبم دواتر کە چووە ژوورەوە باوکم وتی، ئافرەت، تۆ بڕۆ ئیسراحەتی خۆت بکە، کە نەخۆشی، بڵێ بە شەونم با بێتە ژوورەوە. دایکیشم زۆر بە توڕەیەوە هاتە دەرەوە و شەونمی نەنارد. دواتر باوەژنەکەم گلەیی کردبوو کە وەک پێویست بەدەم میوانەکانەوە نەبووین. دواتر باوکم هاتە ژوورەوە، زۆر توڕە بوو لە دایکم، پێی گوت، ئافرەت، ئەمجارە هەر شتێکم پێ وتی بە گوێت نەکردم، ڕێک ئەتنێرمەوە بۆ ماڵی باوکت، خۆ تێدەگەی. دایکیشم گوتی، تۆ نازانی ئەو میوانانە چ مەوقیفێکیان نواندووە بەرامبەر بە شەونمی کچت، چاویان لێ داگرتووە. باوکیشم بڕوای نەکرد و وتی ئێوە درۆ دەکەن، ئەتانەوێ من بڕواتان پێ بکەم و بمخەڵەتێنن. پاشان بە تووڕەییەوە چووە دەرەوە. دوای چەند ڕۆژێک یەکێک لە خزمەکانی باوەژنەکەم هاتبوون بۆ لای باوەژنەکەم و بۆ داوای شەونمی خوشکم، کە ئەو کات تەمەنی شانزە ساڵ بوو. باوەژنەکەشم وەعدی پێدابوون کە باوکم ڕازی بکات دواتر بە باوکمی وت باوکیشم وتی باشە چ کەسانێک باشترە لە خزمەکانی تۆ بۆیە هاتە لای دایکم و زۆر بە نەرمی بە دایکمی وت ئافرەت ئەمەوێ شەونم بدەم بەشوو ئەوی شێکێکە لە خزمەکانی گوڵاڵە واتە باوەژنەکەم ئەویش گوتی نابێ من کچی خۆم نادەم بە خزمی گوڵاڵە باوکم گوتی ئەبێ هەر ڕازی بی دایکیشم گوتی پیاوەکە، بیکە بە خاتری خودا، کچەکەت جارێ مناڵە، هەر لە ئێستەوە مەیخە ژێر بەرپرسیارێتییەکی گەورەوە. باوکم زۆر توڕە بوو، گوتی، سەیرکە، بۆ ئەخیر جار پێتەڵێم، قسە لە قسەمان مەکە، ئەبێ شەونم شوو بکا بەو کوڕە، شەونمیش بە چاوی پڕ فرمێسکەوە گوتی، بابە گیان، توخوا ناچارم مەکە، کە بە زۆر کەسێ هەڵبژێرم، کە تا ئێستە نەدیومە و نەئەشزانم ڕوخساری چۆنە، باوکیشم زۆر توڕە بوو، گوتی، ئێوە دوو هەڵبژاردنتان لەبەردەستایە، یا ئەوەیە شەونم شوو بکا بەو کوڕە، یا ئەوەیە جەنابت بڕۆیتەوە ماڵی باوکت. پاشان زۆر بە تووڕەییەوە چووە دەرەوە. ئێمەش هەر کەسە و لە سووچێکا دەستمان کرد بە گریان. پاشان شەونمی خوشکم کە خوشکە گەورەم بوو، هاتە لای دایکم و گوتی، دایە گیان، تۆ ئەگەر بڕۆی، ئەوا هەر پێنجمان هێندەی تر ژیانمان سەخت دەبێت. بۆیە چش با من ببمە قوربانی ئەم ڕێگایە بۆیە لە دوای چەند ڕۆژێک باوکم ئاگاداری کردنەوە کە ئەتوان بۆ خوازبێنی شۆنم بێنە پێشەوە دواتر هاتنە پێشەوە و هەموو شتێکیان بڕیەوە ئەو ڕۆژەی شەونمی خوشمیان برد لە بری شادی و خۆشی فرمێس لە چاوەکانمان دەباری لە دوای ماوەیەک خی گەورە کوڕێکی بەدایکم بەخشی کە ناوماننا ئارام بەو هیوایەی ئارامی بکەوێتە ماڵەکەمانەوە شەونمیش هەر کاتێ دەهاتەوە بۆ سەردان کۆمەڵێکی زۆر گلەیی و گازندەی دەهێنایەوە کە چەند بۆی خراپن دەیگوت ڕۆژانە مێردەکەم لێم دەدات و دەڵێت بۆچی یەکەم جار ڕازی نەبووی بە من دیارە ئێستەش هەر بە من ڕازی نیت خوا دەزانێ پەیوەندیت لەگەڵ کێدا هەیە شەونمیش گوتبووی ڕازی ببم یا ڕازی نەبم ئێستە من خێزانی تۆم تکایە ئازارم مەدە با بتوانم ژیانت لەگەڵ ببەمە سەر سەرەڕای ئەم هەموو شتەش لەسەر ماڵ دەژیا هەموو ئەرکی ماڵ خەزورانی لەسەر شان بوو وەک کۆی لە سەیریان دەکرد مێردەکەی زۆر جار لی دەدا یەکەم منداڵیشان بەهۆی لێدانی مێردەکەیەوە گیانی لەدەستدا کە ئەو کات لە سکی شەونمی خوشکم مابوو شەونم ڕۆژێکیان گەڕایەوە بۆ ماڵەوە گوتی دایگیان من چیتر ناگەڕێمەوە بۆ ماڵە دایکیشم گوتی وەڵا منیش پێم خۆشە نەڕۆیتەوە خۆ کۆی دەی دەستی ئەو بێویژدانانە نیت با باوکت بێتەوە هەموو شتێکی پێ دەڵێین دەبێ تەڵاقت بۆ وەرگرێتەوە. باوکم هاتەوە و گوتی، ها شەونم، بەخێر بێیتەوە، ئەوە چییە دەموچاو باش ناڵێت؟ پاشان شەونمی خوشکم هەموو ڕووداوەکانی بۆ گێڕایەوە، تکای لە باوکم کرد کە نەینێرێتەوە بۆ ئەو ماڵە و تەڵاقی بۆ وەرگرێ. پاشان باوکم گوتی، نابێ، خەڵک دواتر بە هەزاران قسە دروست دەکەن، دەبێ بگەڕێیتەوە بۆ ئەو ماڵە. باشە کچی خۆم، شەونم گوتی، وەک باوکێک پشتگیریم بکە. ئێمە جگە لە تۆ کەسی دیکەمان نییە باوکم گوتی ڕۆڵە لە بینی ژن و پیاو هەر کێشە ڕوو دەدات بۆیە دەبێت سبەینێ بگەڕێیتەوە شۆنم گوتی بابەگیان ئەوان دەزان کە کەسێک نییە پشگیریم کات بەیانی تا ئێوارە کارم پێ دەکەن شەوی زاوەکەت دێتەوە بە ویستی خۆی لێم دەدات دوای تۆزێک باوکم وەستا و گوتی، سەگ بابانە، ئەتانەوێ تەڵاق وەرگرم دواتر ئابڕووم پێوە نەمێنێ لە ناو خەڵکدا، سەیرکەن، سوێند بە خوا سبەینێ شەونم نەگەڕێتەوە ڕێک چوارپەلی هەر هەمووتان ئەشکێنم، شەونمیش گوتی، ئێستە دڵنیا بووم کە پشتگیریم ناکەی، بەڵام ڕێگە بدە با ئەم چەند شەوە لە لای دایکم و برا تاقانەکەم و خوشکەکانم بمێنمەوە، تا ئەم چەند شەوە لە لێدانی زاواکەت دوور بکەومەوە. بابە گیان دڵنیابە ئەم جارە ڕۆشمەوە بە تۆراوی ناگەڕێمەوە بۆ ئێرە باوکیشم وتی باشە تەنها دوو ڕۆژ خۆشیت بێ و ناخۆشیت بێ دەبێ بگەڕیتەوە پاش دوو ڕۆژەکە وتی شەونم خۆت حازر بکە با بتبەمەوە بۆ ماڵی خەزورانت شەونم ئارامی برامی لە باوەش کردبوو تێر بۆنی دەکرد و ماچی دەکرد پاشان تێرگوشی بە خۆیەوە و گوتی، برا تاقانەکەم، ئەی ئەو برایەی چەندین ساڵە لە چاوەڕوانیت بووین، بە خوا دەسپێرم، من ئەڕۆم و بڕوا ناکەم جارێکی تر بتانبینمەوە، بەڵام تخوا ئاگاداری خوشکەکانت بە، نەهێڵی باوکم وەک من، بیانخاتە نێو دۆزەخەوە. دواتر ئارامی خستە ئامێزی دایکم و دایکم گوتی، نەکەی شۆنم خەیاڵی خۆکوشتن بکەی، ئەمە ژیانە و وردە وردە باش دەبێ ئینشاڵا دواتر شەونم هەمومانی لە ئامێز کرد و ماچی کردین و ماڵاوایی لێکردین بە چاوی پڕ فرمێسکەوە پاشان سواری سیارەکەی باوکم بوو هەتا کۆتایی گەڕەکەکە سەیری دەکردین و فرمێسک هێدی هێدی بە چاوەکانیا دەهاتە خوارەوە شەودا هاتبوو کاتی نانی ئێوارە بوو درا لە دەرگا دایکم چوو دەرگاکەی کردەوە خەسوی شەونم بوو وتی کچەکەتان خۆی سووتاندووە ئێستا لە نەخۆشخانەیە دایکیشم گورج پەلاماری خەسوی شەونمی دا و وتی ئێوە هۆکاری سەرەکی بوون کچەکەم خۆی سووتان هەی بێ ویژدانانە دواتر بە پەلە لەگەڵ هاوسێکانمانا چوین بۆ نەخۆشخانە کە ئێمەی بینی تەنها بە ئاماژە سەیری دەکردین دڵۆپ دڵۆپ فرمێسک بە چاویا دەهاتە خوارەوە باوکم کە زانی زۆر دەگریا چاوەکانی سوور سوور بووبوونەوە ئەمەش لە کاتێکا شەونم ڕێگەی بەوە نەدەدا باوکم ببینێت دایکم وەک شێتی لێ هاتبوو یەخەی باوکمی دەگرت و دەیگوت بڕۆ دەرەوە با شەرمیم نەتبینێ پزیشکەکان نیو کات ژمێریان دانابوو بۆ شەونمی خوشکم خەم و پەژارەیی بەرۆکی گرتبووین ڕێژەی سووتانەکەی لە سەدا هەشتا و پێنج بوو پاشان شەونم ڕەزامەندی خۆی نیشاندا کە باوکم ببینێت باوکم کە هاتە ژوورەوە هێندە خەم و پەژارەی پێوە دیار بوو شەونم بە نەرمی بە باوکمی وت بابەگیان من ڕۆشتم دەمرم بەڵام تخوا خوشکەکانم بە دەردی من مەبە با خۆیان ئەو کەسە دەست نیشان بکەن کە دەیخەنە نێو ژیانی خۆیانەوە تخوا باوەگیان بۆ دایکم باش بە ئیتر سوێندی تەلاقی لێ مەخۆ بابەگیان ئەمانەم بە قسە بکە بەڵکو بتوانم گردنت ئازاد بکەم چونکە بەڕاستی تۆ منت گەیاندە ئەم ڕۆژە ڕەشە باوکیشم دەگریا و ناوچاوی شونمی خوشمی ماچ دەکرد دەیگوت توخوا کچەکەم جێمان مەهێڵە چی بڵێ وا دەکەم کچە گەورەکەی بابە تخوا بڵێ نامرم تخوا بڵێ جێتان ناهێڵم دای لە پرمەی گریان و ژوورەکەی بەجێهێشت و شەونمیش هێندەی تر فرمێسک بە چاوەکانیا دەهاتە خوارەوە پاش چەند خولەکێک شەونمی خوشکم کۆچی دوایی کرد لە دوای ئەو ڕووداوە باوکم عەرز تا ئاسمان گۆڕانکاری بەسەردا هات ئەوەی کە ئێستا تۆم هەڵبژاردووە و بە یەک گەشتوین بەرهەمی ئەو قوربانیە گەورەیە کە شەونمی خوشکم یاویەتی